قال الكافرون إن هذا لساحر مبين ئایا لای خەڵکی شتێکی سەیر و عەجایەبە ئێمە وەحی بکەین بۆ پیاوێ لە خۆیان و پێی بڵێین ئادەمیزاد بترسێنە لە سزای خودا و مژدە بە خاوەن ئیمانەکان بدە کە لای خودای خۆیان پایەیان بەرزە؟ کافرەکان وتیان ئەمە جادووگەرێکی ئاشکرایە. افلا تذکرون بێگومان پەروەردگاری ئێوە خودایەکی وەهایە ئاسمانەکان و ئەرزی لە شەش ڕۆژدا دروست کرد پاش ئەوە فەرماندار بوو بەسەر عەرشدا هەرچی کاروباری کائینات هەیە هەمووی لەژێر توانایی خۆیدا ڕێکەخات هەروەها کەسێ نییە بتوانێ تکای عەفوی تاوانی کەسێ بکا مەگەر پاش ئیزن و ئیجازەی ئەو ئەو زاتە، پەروەردگاری ئێوەیە بیپەرستن، ئایا هێشتا بیر ناکەنەوە لەوەی کە تەنها خودا شایانی پەرستنە؟ إلیه مرجعکم جمیعا وعد اللە حقا. هەمووتان بۆ لای ئەو ئەبرێن و ئەنجامتان لای ئەوە بەڵێنێکی ڕاستە و خودا داویەتی و درۆی تێدا نییە هەر ئەوە لە نەبوونەوە کائیناتی دروست کردووە هەر ئەویشە پاش لەناوبردنیان دروستیان ئەکاتەوە تا بە دادپەروەری خۆی پاداشتی ئەوانە بداتەوە کە ئیمانیان هێناوە و کردەوەی باشیان کردووە الدنيا واطمأنوا بها والذين هم عن آياتنا غافلون بەڕاستی ئەوانەی بەتەما نین بە ئێمە بگەن و باوەڕیان بە زیندووبوونەوە نییە و بە ژیانی بڕاوەی دونیا ڕازین و دڵنیان پێی ئەوانەی لە ئایەتەکانی ئێمە بێئاگان و تێنافکرن مەعنای ئایەتەکە لە ئایەتی پاشەوەدا ئەبڕێتەوە وآخر دعواهم أن الحمد لله رب العالمین دوعا و نیزایان لە بەهەشتدا ئەوەیە ئەڵێن، پاکی و بێ خەوشی بۆ تۆیە ئەی خودای پەروەردگار، هەروەها لەناو یەکا سەلام لەیەکترەکەن، فنذر الذين لا يرجون لقاءنا في طغيانهم يعمهون ئەگەر خودا گورج خەڵکی تووشی مەینەتی و نەگبەتی بکردایە وەک چۆن گورج تووشی خێر و خۆشیان ئەکات زوو کارە بڕایەوە و ئاکامیان ئەهات و لەناوە بران ئەوانەی بەتەمای زیندوو بوونەوە و بە ئێمە گەیشتن نین لێیان ئەگەڕێین لە گومڕاهی خۆیاندا سەرگەردان بن بنیادەمی ستەمکار کە تووشی زیانێکە بێ وەک نەخۆشی و فەقیری و بێحاڵی بە پاڵکەوتن و دانیشتن و بە پێوە و لە هەموو کات و ساتێکدا لێمان ئەپاڕێتەوە ئەو نەخۆشیەی لە کۆڵ بکەینەوە جا کە چووین بە دەنگیەوە و مەینەتەکەمان لە کۆڵ کردەوە دیسان ڕێگایی گومڕاهی ئەگرێتەوە بەر و لە خۆی بایی ئەبێ ئەڵێی هەرگیز لێمان نەپاڕاوەتەوە بۆ لابردنی ناخۆشی. کاتێک کە ئایەتە مەعنا ئاشکراکانی ئێمەیان بەسەرا ئەخوێنرێنەوە ئەوانەی باوەڕیان بە زیندووبوونەوە و بە گەیشتن بە ئێمە نییە ئەڵێن، قورئانێکی تری غەیری ئەم قورئانەمان بۆ بێنە کە بە دڵی ئێمە بێ، یا ئایەتەکانی بگۆڕە بە ئایەتی تر، تۆ ئەی پێغەمبەری خودا بڵێ، بۆ من ڕەوا نییە لە خۆمەوە بیگۆڕم، من دوای ئەوە ئەکەوم کە بە وەحی بۆم دێت، بەڕاستی ئەگەر من بێ گوێیی خودای خۆم بکەم و بیگۆڕم لە سزای ڕۆژێکی سامناکی گەورە ئەترسم. بڵێ، ئەگەر خودا غەیری ئەمەی بویستایە من بۆم نەئەخوێننەوە و لەسەر زوبانی من ئاگەداری نەئەکردن پێی، من تەمەنێکی زۆرم لەناو ئێوەدا بردۆتە سەر، چل ساڵ لەناوتانا ژیاوم پێش هاتنی قورئان و خوێندنەوەی بەسەرتاندا، کەواتە ئەم قورئانە خودا ناردوویە و قسەی من نییە تا بیگۆڕم، ئەو کافرانە غەیری خودا شتی وا ئەپەرستن کە ناتوانێ زیانیان لێ بدات یا قازانجیان پێ بگەیەنێت، هەروەها ئەڵێن، ئەو بتانە لای خودا تکامان بۆکەن، تۆ پێیان بڵێ، ئایا ئێوە خەبەری شتێ بە خودا ئەدەن کە نەیزانێ لە ئاسمانەکان و لە زەویدا؟ واتە ئەگەر ئەم شەریکایەتی و تکاکارییە شتێکی ڕاست بوونایە خودا پێیە زانین، خودا پاکە و بەرزە و بەرییە لەو شتانەی ئەوان کردوویانن بە هاوبەشی. بنی ئادەم هەموو یەک ئوممەت بوون جا کە پێغەمبەران نێرران جیا جیا بوونەوە و هەندێکیان ئیمانیان نەهێنا و دوای ئارەزووی نەفسیان کەوتن ئەگەر لەبەر ئەوە نەبوایە کە خودا هەر لە ئەزەل بڕیاری داوە موحاکەمەی خەڵک بخاتە ڕۆژی قیامەت زوو حوکمی ئەدا لە بەینی کۆمەڵانی جیا جیادا و ئەوی لەسەر حەقە ئەیهێشتەوە و ئەوی لەسەر ناحەقە ئەیفەوتاند کە لە کەشتی دابن و بایەکی خۆش و ئارام کەشتیەکەیان بخاتە گەڕ و بیان با و دڵیان پێی خۆش ببێ و لەو کاتەدا بایەکی توند لێیان هەڵکات و شەپۆل لە هەموو لایەکەوە بۆیان بێت و وابزانن گەمارۆ دراون و ئیتر ڕزگار بوونیان بۆ نیە لەو کاتەدا بە ئیخلاس و باوەڕێکی بێ گەردەوە لە خودا ئەپاڕێنەوە کە ڕزگاریان بکات و ئەڵێن ئەگەر لەم تەنگانەیە ڕزگارت کردین سوپاس گوزار و شوکرانە بژێرە بین. وێنەی ژیانی دونیا کە سەرەتایی جوانە و دوایی لەناوەچێت، وەک ئەوەیە کە باران ببارێنین و بەو بارانە گژ و گیای زەوی سەوز بێت و شاخ بکات و تێکەڵ بە یەک ببێت لەوەی کە بنیادەم و گیانلەبەرەی خۆن، جا کە زەوی بە سەوزی و بەروبوومەوە خۆی بگرێت و ببووژێتەوە و وەک بووک بڕازێتەوە و هەموو جۆرە دانەوێڵە و بەرهەمێکی پێ بگات و خەڵک وا بزانن ئیتر دەستیان لێ گیرە بێت و سوودی لێ وەرەگرن، لە پڕ فرمانی ئێمە ڕووی تێ بکا بە سەرما یا بە تەرزا یا بە گڕی تیژ یا هەر دەردێکی تر و بە جۆرێ بنبڕی بکەین کە بڵێی دوێنێ هەر کشتوکاڵیش نەبووە. ئا بەم جۆرە ئایەت تەفسیلە دەین و ڕوونی ئەکەینەوە بۆ قەومێ کە تێ فکرن و عەقڵ و هۆش بخەنە کار. بۆ ئەو کەسانەی چاکە ئەکەن و لە خودا ئەترسن پاداشتی زۆر چاک هەیە لەگەڵ زیادەدا کە گەیشتنە بە لقای خودای گەورە و لە ڕۆژی قیامەتدا تۆز و گەردی غەم و پەژارە ڕوخساریان داگیر ناکات و سوکی و بێ حورمەتیان بەسەردا نایێ ئا ئەوانە خاوەنی بەهەشتن و هەتا هەتایە تیایدا دەمێننەوە. ئا لەو کات و ساتەدا هەموو نەفسێک کردارەکانی دونیای تاقی ئەکاتەوە و ئەبینێ کامی قازانجی هەیە بۆی و کامی زیانی لێ ئەدا و هەموو ئەگەڕێنەوە بۆ لای خودا کە سەرداری ڕاستەقینەیانە و پاداشی هەموو کردەوەکانیان ئەداتەوە ئیتر ئەو هاوبەشە ساختانەیان لێ ون ئەبن کە لە دونیادا بە درۆ هەڵیان بەستبوون و بە هیچ جۆرێ فریایان ناکەون. کێ ئەژیێنێ و ئەمرێنێ یا کێ گیان لەبەر لە نوتفە دروسەکات و نوتفە لە گیان لەبەر کێ کاروباری ئەم کائیناتە هەڵە سوڕێنێ بێگومان ناتوانن ئینکار بکەن و ئەڵێن خودایە جا تۆ پێیان بڵێ کەواتە بۆ لە خودا ناترسن و بۆ هاوبەشی بۆ دائەنێن وەک چۆن خودایەتی خودا ڕاستە، وەها فەرموودەی هاتە دی و جێگیر بوو لەسەر ئەوانەی سوورن لەسەر کافری کە هەرگیز ئیمان ناهێنن و شایانی سزای ئەبەدی دواڕۆژن. قل هل من شركائكم من يبدأ الخلق ثم يعيده قل الله یبدأ الخلق ثم یعیده فأنا تؤفکون پێیان بڵێ، ئەوانەی کە ئێوە بە هاوبەشی خودایان دائەنێن، یەکێکیان هەیە بتوانێ یەکەم جار کائینات دروست بکات و پاش لەناوبردن جارێکی تر دروستیان بکاتەوە؟ ئەوان ناتوانن ئینکاری ڕاستی بکەن. پێیان بڵێ، ئایا لە ناو هاوبەشەکانی ئێوەدا یەکێکی وا هەیە خەڵک شارەزا بکا بۆ لای حەق و حەقیقەت؟ بێگومان ئەوان وەڵامیان نییە بیدەنەوە، جا تۆ بڵێ، هەر خودا هیدایەتی ئادەمیزادە دا بۆ لای حەق. هەروەها پێیان بڵێ، ئایا کەسێ هیدایەتی خەڵک بدا بۆ ڕێگای ڕاست شایانی ئەوەیە کە پەیڕەوی بکرێ و بە گوێی فەرمانی بکرێ؟ یا کەسێکی وێڵی وەها کە شارەزا نەبێ مەگەر یەکێ شارەزای بکات؟ یاخۆ هەر سوورن لەسەر کوفر و ئەڵێن ئەم قورئانە محمد خۆی هەڵی بەستووە و هی خودا نییە بڵێ ئەگەر ڕاست دەکەن قورئان وتاری ئادەمیزادە دە ئێوە سورەتێ وەک سورەتەکانی بێنن و بۆ ئەم مەبەستە لە هەر کەس ئەتوانن داوای یارمەتی بکەن بێجگە لە خودا ئەگەر ڕاست دەکەن دیارە هەرچی بکەن ناتوانن ئەوە جێبەجێ بکەن و وێنەی سورەتێکی قورئان بێنن ئەوانەی ئینکاری قورئانەکەن هیوایان هەیە لە دڵی خۆیاندا ئیمانیان پێی هەیە و ئەزانن ڕاستە بەڵام لە ڕق و قیندا سەرپێچیەکەن و ئینکاریەکەن هیوایشیان هەیە بە تەواوی بە دڵ و بە زوبان ئیمانیان پێ نیە خودا لە هەموو کەس چاکتر ئاگای لە خراپەکاران هەیە ئەگەر ئەو کافرانە هەروا سوور بوون لەسەر باوەڕپێنەکردنت، ئەوا پێیان بڵێ، من کردەوەی خۆم بۆ خۆم و ئێوەش کردەوەی خۆتان بۆ خۆتان، من دوورم لە پاداشی کردەوەی ئێوە و ئێوەیش دوورن لە پاداشی کردەوەی من. ومنهم من یستمعون الیک لەو کافرانە هیوایش هەن سەیرتەکەن و نیشانە و بەڵگەی پێغەمبەریت تێدا ئەبینن بەڵام لەبەر سەرکەشی باوەڕت پێناکەن و ئیمانت پێناهێنن ئەوانە لە عاستی ڕاستیدا کێرن ئایا تۆ ئەتوانی کێر هیدایەت بدەی کە سەرەڕای کێریەکەی دڵیشی ڕووناک نەبێ تفعلون ئەگەر هەندێ لەو سزایانەت پیشان دەین کە بەڵێنمان داوە کافرەکانی پێ سزا بدەین وەک شکستیان لە غەزای بەدردا یا بتمرێنین و لە دنیادا نەیبینی ئەوا لە ڕۆژی قیامەتدا بە چاوی خۆت ئەیبینی چونکە هەموویان سەرەنجامیان لای ئێمەیە و خودا لە هەموو کردەوەیان ئاگەدارە و تۆڵەیان لێ ئەسێنێتەوە جا کە پێغەمبەرەکەیان هات و ئاگەداری کردن و نامەکەی پێ گەیاندن ئیتر گلەیی خۆیان لەسەر خۆیان و لە ڕۆژی قیامەتدا بە داد حوکم ئەکرێ لە نێوانیاندا ئەوانەیان باوەڕیان بە پێغەمبەرەکەیان کردووە پاداشتی کرداری چاکی خۆیان وەرەگرن ئەوانەشیان باوەڕیان پێ نەکردوون تۆڵەی تاوانیان لێ ئەکرێتەوە لێتەپرسن ئەڵێن ئایا ئەم ئیدعای پێغەمبەریەت ڕاستە یا ئەم قورئانە ڕاستە یا ئەم هەڕەشەیە ڕاستە بڵێ بەڵێ قەسەم بە خودا ڕاستە و ئێوە هەرگیز ناتوانن لە دەست سزای خودا ڕزگار بن. ولو أن لكل نفس ظلمت ما في الأرض لافتدت به بەڵام زۆرتری خەڵک نازانن و فیکر و هۆشیان کەم و کورتە. هو یحیی و یمیت و الیه ترجعون. هەر خودای دەسەڵاتدارە مردوو زیندووەکاتەوە و زیندوو ئەمرێنێ و هەمووتان بۆ لای ئەو ئەگەڕێنەوە. ئەی خەڵکینە، بەڕاستی قورئانێکتان بۆ هاتووە پڕیەتی لە ئامۆژگاری و ڕێگای ڕاستتان پیشانەدات بۆ قازانجی دین و دونیاتان، ئەمرتان پێکا بە چاکە و نەهیتان ئەکا لە خراپە، کە ئەمانە هەموو شیفای دڵ و دەروونن و لە گومان و بیروباوەڕی خراپ پاکتان ئەکەنەوە، پێم بڵێن ئەو ڕزق و ڕۆزیەی خودا بۆی ناردوون و هەندێکیتان حەڵاڵ کردووە و هەندێکیتان حەرام کردووە ئایا خودا ڕێگای داون هەندێکی حەڵاڵ و هەندێکی حەرام بکەن یا خۆتان لە خۆتانەوە بەدەم خوداوە هەڵتان بەستووە کە خودا شتی وەهای نەفەرمووە. وما ظن الذين يفترون على الله الكذب يوم القيامة ئەمانە لە دونیادا قورئان و پێغەمبەر موژدەی سەرفرازییان ئەدەنێ و لە قیامەتیشدا فریشتەکان بە موژدەوە بە پیریانەوە دێن ئەمە فەرموودە و بڕیاری خودایە و فەرموودەی خودایش هەرگیز ناگۆڕێ ئا ئەوەیە سەرکەوتن و سەرفرازی مەزن ولا يحزنك قولهم ئەوانە کە غەیری خودا ئەپەرستن دوای هاوبەشی ڕاستەقینە نەکەوتوون چونکە هاوبەشی ڕاستەقینە بۆ خودا نییە ئەو کافرانە تەنها دوای گومان کەوتوون و درۆزنن کە ئەڵێن خودا هاوبەشی هەیە. هو الذي جعل لكم الليل لتسكنوا فيه والنهار مبصرا ان فی ذلک لآیات لقوم یسمعون خودا ئەو خودایە کە شەوی بۆ دروست کردوون تیایا ئارام بگرن و بحەسێنەوە و ڕۆژیشی بۆ دروست کردوون کە هۆی بینین و بەرچاوڕوونیتانە بێگومان لە دروست کردنی ئەم شەو و ڕۆژەدا چەندین بەڵگە و نیشانەیە هەیە دەلالەت لە گەورەی و دەسەڵاتی خودا ئەکەن لای ئەو کەسانە کە حەق ئەبیسن و خۆیان کەڕ ناکەن موشریکەکان ئەڵێن خودا کوڕی بۆ خۆی بڕیار داوە و فریشتەی کردووە بە ئەولادی خۆی خودا پاک و بێ خەوشە و دوورە لەم جۆرە کارانە خودا بێ نیازە بە خەڵک و موحتاجی کەس نییە خودا دەوڵەمەندە و هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە موڵکی خودایە. ئێوە دەلیلێکتان لەسەر ئەم قسە بێ جێیە نییە، ئایا ڕەوایە شتێ دەربارەی خودا بڵێن کە خۆتان هیچی لێ نازانن؟ پاشان بۆ لای ئێمە دێنەوە و سەرەنجامیان لای ئێمەیە و بەرامبەر بەو کفر و درۆ هەڵبستن و کردارە بەدانە کە کردوویانن سزایەکی سەختیان ئەدەین و تۆڵەی بەر و دوایان لێ ئەسێنینەوە. واتل علیهم نبأ نوح اذ قال لقومه یا قوم ان کان کبر علیکم مقامی وتذکیری بآیات الله فعلی الله توکلت دەنگۆ باسی نوحیان بەسەرا بخوێنەوە کە وتی بە قەومەکەی، ئەی قەومینا! ئەگەر زەحمەت و گرانە لەسەرتان من لەناوتانا بم و بە ئایەتەکانی خودا ئامۆژگاریتان بکەم، ئەوا من پشت بە خودای خۆم ئەبەستم، ئێوەش هەموو مەکر و هیممەتی خۆتان ئامادە بکەن، خۆتان و ئەوانەی بە شەریکی خوداتان داناون. ئەوانەمان کردن بە خاوەن جێگا و جێنشین لە زەویدا و ئەوانەیش کە نوحیان بە درۆزن دائەنا و باوەڕیان بە ئایەتەکانمان نەئەکرد هەموویانمان خنکاندن دە سەیر بکە ئەنجامی ئەوانە کە لە سزای خودا ترسێنران و سەرپێچیان کرد چی بوو چۆن لەناوبران. لە پاش نوح چەند پێغەمبەرێکمان نارد بۆ سەر قەومەکانیان هود بۆ سەر عاد صالح بۆ سەر سەمود ابراهیم بۆ سەر نەمرود و هەموو ئەو پێغەمبەرانە موعجیزەیان هێنابوو بۆیان بەڵام قەومەکانیان ئیمانیان پێ نەهێنان چونکە لەوە پێشتر خویان بە کوفر و بێباوەڕیەوە گرتبوو ئاوەها دڵی دەستدرێژیکەران مۆرەکەین چونکە خۆیان بێباوەڕ و سەرکەشن. پاش ئەوانیش موسا و هارونمان نارد بۆ لای فیرعەون و کۆمەڵەکەی لەگەڵ ئایەت و موعجیزەکانماندا ئەوانیش واتە فیرعەون و کۆمەڵەکەی خۆیان بە گەورە دانا و باوەڕیان بە موسا و هارون نەکرد و کۆمەڵێکی تاوانبار بوون فلما جاءهم الحق وەحیمان بۆ موسا و هارونی برای کرد کە خۆتان و کۆمەڵەکەتان لە شاری میسر نیشتەجێ ببن و خانوەکانتان بکەنە جێگای نوێژ و خواپەرستی نوێژیان تیا بکەن و ڕووبکەنە قیبلە واتە کەعبە، مژدەیش بە خاوەن باوەڕەکان بدە کە لە دونیادا سەرەکەون و لە قیامەتیشدا جێگایان بەهەشتی بەرینە. ئەنجا بەنی ئیسرائیلمان لە دەریا پەڕاندەوە و بە سەلامەت گەیشتنە قەراغ دەریا و فیرعەون و لەشکرەکەی ستەمکارانە بە ڕاکردن دوایان کەوتن تا گەیشتنە ڕادەیەک خەریک بوو فیرعەون لە نیلە ئەخنکا ئەنجا وتی باوەڕم هێنا کە هیچ خودایە نییە بە ڕاستی عیبادەتی بۆ بکرێ ئەو خودایە نەبێ کە بەنی ئیسرائیل باوەڕیان پێ هێناوە و منیش لە موسڵمانانم. لە کاروباری ئایینیدا جیاوازی نەکەوتە ناویان ئیلا پاش خوێندنەوەی تەورات و زانینی حوکمەکانی. بێگومان خودا لە ڕۆژی قیامەتدا دەربارەی ئەو شتانەی کە ئیختیلافیان تێدا هەبوو حوکم لە بەینیانا ئەکات و ڕاست و چەوتیان لێک جوێ ئەکاتەوە و هەر کەس حەقی خۆی ئەداتێ. تۆ ئەگەر لە ڕاستی ئەو قورئانەی بۆمان ناردوویت گومانێکت هەیە، بڕۆ لەوانە بپرسە کە پێش تۆ تەوراتیان خوێندۆتەوە، لە تەوراتەکەی ئەواندا باسی ڕاستی ئەم قورئانە هەیە. بێگومان تۆ حەقت لەلایەن خودای خۆتەوە بۆ هاتووە و جێی گومان نییە. کەواتە ڕاڕا و دوودڵ مەبە. بەڵام قەومی یونس سەلامی خوای لەسەر بێ کە نیشانەی سزایان دی پێش هاتنەکەی ئیمانیان هێنا جا کە ئیمانیان هێنا سزامان لێ لادان ئەو سزایەی بۆیان ئەبوو بە مایەی سەرشۆڕی لە دونیادا دواییش تا ڕۆژی ئاکامیان ڕزق و ڕۆزی و ناز و نیعمەتمان پێدان ئەگەر خودا بیویستایە هەموو ئەهلی سەر زەوی ئیمانیان ئەهێنا و تاقیان لێ دەرنەئەچوو کە بێ ئیمان بێ بەڵام خودا خواستی ئەوەی نەبوو کەواتە نابێ ئایا تۆ بە زۆر ئەتەوێ هەموو خەڵک موسڵمان بکەی؟ وما كان لنفس أن تؤمن إلا بإذن الله ويجعل الرجس على الذين لا يعقلون بۆ هیچ نەفسێ نیە ئیمان بێنێ بە خواستی خودا و تەوفیقی ئەو نەبێ ئێمە سزا و سەرشۆڕی بەسەر ئەوانەدا ئەدەین کە نافامن و هۆشیان ناخەنە کار و بیر لە گەورەیی و دەسەڵاتی خودا ناکەنەوە قل انظروا ماذا في السماوات والأرض وما تغني الآيات والنذر عن قوم لا يؤمنون تۆ بڵێ بەو کافرانە، سەیر کەن چی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە لەو شتانەی کە دەلیل و بەڵگەن لەسەر بوونی خودا و دەسەڵاتی، بەڵام موعجیزە و ترساندن سوودی نییە بۆ قەومی بێ ئیمان. فهل ینتظرون الا مثل ایام الذین خلوا من قبلهم، جا پاشەوەی کافرەکانمان فەوتاند، پێغەمبەرەکانمان و ئەوانەی ئیمانیان هێناوە ڕزگاریان ئەکەین، ئاوەها ئێمە بڕیارمان داوە خاوەن ئیمانەکان ڕزگار بکەین. قل یا ایها الناس ان کنتم فی شک ئەگەر خودا توشی زیانەکت بکا کەس نیە بتوانێ ئەو زیانەت لێ لابدات خۆی نەبێ هەروەها ئەگەر بیەوێ خێر و خۆشیەکت بداتێ کەس نیە بتوانێ ئەو نەوازشەت لێ بگێڕێتەوە خودا خێر و خۆشی ئەگەیەنێ بە هەر کەس خواستی لەسەر بێ لە بەندەکانی هەر خودایە گوناه پۆش و میهرەبان. تۆ بڵێ ئەی خەڵکینە، حەقتان لە لایەن خوداوە بۆ هاتووە کە قورئانە یا پێغەمبەرە، جا هەر کەس ڕێی ڕاست دەگرێ ئەوە بۆ خێر و قازانجی خۆی ئەو ڕێگا ڕاستە ئەگرێتە بەر، ئەوەیش گومڕاهەبێ و سەرپێچی ئەکات ئەوە زیانی گومڕاهیەکە خۆیەگرێتەوە، پەیڕەوی ئەو قورئانە بکە کە بە وەحی بۆت نێرراوە و خۆگر بە لە گەیاندن و ڕەفتار پێکردنیدا تا خودا فەرمانی خۆی جێبەجێ ئەکا خودا باشترین فەرمانڕەوایە. لە شەدادی کوڕی ئەوسەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی، هیچ موسڵمانێک نییە بڕواتە جێگەی نووستن و سورەتێک لە قورئان بخوێنێت، مەگەر خوداوەند فریشتەیەکی پارێزگاری بۆ دەنێرێت هیچ شتێکی زیان بەخشی لێ نزیک نابێتەوە هەتا هەڵدەستێتەوە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا. خولاسەی تەفسیری نامی.